لە تەنهاییدا لە هەموو کاتەکاندا وەک جوندیەکی خوای میهرەبان پشتیوانی لە باوەڕداران دەکەن بۆیە ئێمە هەست بە باوەڕمان بە فریشتەکان شەرمێکمان تیا دروست دەکات هەمیشە و هەردەم لای ڕاست و لای چەپمان هەست دەکەین کە دەبێ شەرمەزار نەبین لە بەردەم بارەگای خوای پەروەردگارە بە نووسینی کاری خراپە لەسەرمان چ لەو خۆشەویستیە گەورەترە خوای میهرەبان لە بۆ ئێمە کیتابی دابەزاندووە واتە باوەڕ بە کتێبەکان پێمان دەڵێ بە خۆشەویستیەوە بژین چونکە ئێوە خاوەنی بەرنامەی ئەڵڵان نەک بەرنامەی مرۆڤ کرد باوەڕ بە پایەی چوارەم لە پایەکانی ئیمان کە پێغەمبەران بوو عەلا نەبینا و عەلەیهیم الصەلات وەسەلام واتە ژیان دۆستی واتە جوان ژیان و چۆن ژیان واتە بەرچاوڕوونی بۆ دڵئارامی مرۆڤەکان ئەمڕۆ دەچینە خزمەت وانەیەکی نوێ لە عەقیدە و بیر و باوەڕماندا بەڵام وانەیەکی زۆر گەورە و گرنگ وانەیەکی تازە دەخوێنین ئێمە هەمووان دەبێ بزانین مسلمانانی بەڕێز لە قاعەی تاقیکردنەوەدای لەم قاعەی تاقیکردنەوەیەماندا ئەم ئەرکەی کە ئەمڕۆ دەچینە خزمەتی ئەم با ئەم پایەی باوەڕەی کە ئەمڕۆ لە خزمەتتاندا پێکەوە هەڵوەستە دەکەین زۆر گرنگە چونکە کاتی تاقیکردنەوەمان بۆ دەست نیشان دەکات چۆنیەتی تاقیکردنەوەمان بۆ دەست نیشان دەکات کە ئەویش بریتییە لە چەندێکە باوەڕبوون بە ڕۆژی قیامەت لای من و تۆی مسوڵمان لە چ ئاستێکدایە چ پاڵنەرێکە بۆ خەیر چ ڕێگرێکە لە بۆ شەڕ و خراپەکاری بە تایبەتی لەم زەمەنەی کە تیایدا دەژین هەموو لایەکمان دەبێ بزانین قیامەت لە بیردت چووەتەوە یان دەسەڵاتدارانێک یان سامیریانێک وەک لە وتاری پێشوودا وتمان کە خۆیان دەبیننەوە لە ئەحزابی شەیطان یان ئەحزابی لادینی و عەلمانی یان ڕاگەیاندنانێکی چەواشەکاری کۆمەڵگا بەلاڕێدا بەر کاریان بریتیە لەوەی کە کۆمەڵگا سەرقاڵی دنیا دەکەن قیامەتیان لەبیر دەبەنەوە بێگومان ئەو کەسانەشی کە باوەڕیان بە ڕۆژی قیامەت نییە وئین الذین لا یؤمنون بالآخرة عن الصراط لناکبون لە سوورەتی مؤمنوندا ئیمانداران خوای پەروەردگار دەفەرمێ ئەوانەی باوەڕیان بە ڕۆژی قیامەت نییە لە دنیادا لەسەر ڕێگای ڕاست و دروست نین لە قیامەتا لەسەر پردی سیڕات ناپەڕنەوە بۆ؟ چونکە ئەوانە باوەڕیان بە ڕۆژی قیامەت نییە ئەگەر سەیری قورئانی پیرۆز بکەین موسڵمانانی بەڕێز خوا سبحانه وتعالی زۆر گرنگی بە باسی قیامەت داوە تەنها یوم القیامە لە حەفتا جێگەی قورئاندا خوای پەروەردگار کە باسی ئیمان بالله دەکا بە دوایدا خوا باسی ئیمان بە ڕۆژی قیامەت دەکا هەر شەش پایەکەی ئیمان ئەو دوانەیان کە پێکەوە گرێدراون بریتییە لە یؤمنون باللە والیوم الآخر باوەڕداری ڕاستەقینە بەخوای پەروەردگار ئەو کەسەیە کە خۆی ئامادە دەکا بۆ ڕۆژی قیامەت بۆ ڕۆژی ڕەستاخێش ڕخێز کە ڕۆژی لێپرسینەوەیە کەواتە ئێمە هەموو لایەکمان دەبێ ئەوە باش بزانین کە عەقیدەی مسوڵمان عەقیدەی قورئانی عەقیدەی ئەهلی سوننە و جەماعە بریتیە لەو عەقیدەیەی کە مسوڵمان پاڵ دەنێ بۆچی پێمان دەڵێ ئیسلام عقائد تقوم الفکر ئەم ئیسلامە هاتووە بیروباوەڕە و فکر و ئەندێشەی ئینسانەکان ڕاست دەکاتەوە و عیبادات تطهر القلوب بەندایەتیەکان بۆ پاکردنەوەی دڵەکانە و ئەخلاق تزکی النفوس ئەخلاق و خۆڕەوشتەکانی ئیسلام بۆ پاکردنەوەی نەفس و دەروونی ئینسانە و ئاداب تجمل الحیات ئیسلام ئاداب و مامەڵە و هەڵسوکەوتە لە نێوان مرۆڤەکاندا کە ژیان بێ ئەدەب بێ ئاداب هیچ مانا و جوانێکی تێدا نییە و هەروەها و شەریعەت تحکم بالعدل ئیسلام شەریعەتی خوای میهرەبانە بۆ حکمکردن هاتووە لە نێوانی مرۆڤەکاندا کەواتە عەقیدەی مسوڵمان بریتی نییە لە قسەکردن، بەڵگە ڕیزکردن، کتێب و موجەلەداتی زۆر ڕیزکردن بە ناوی عەقیدەوە. عەقیدە بریتییە لە ئەخلاق و ڕەنگدانەوەی لە ژیان و لە هەڵسوکەوت و لە مامەڵەی من و تۆی مسوڵماندا. بۆیە دەبێ هەموو لایەکمان ئەم پرسیارە لە خۆمان بکەین، بۆ ئەوەندە گرنگی دراوە بە ڕۆژی قیامەت؟ کێن ئەو کەسانەی باوەڕیان هەیە بە ڕۆژی قیامەت؟ ئەی کوا سیمای ئەو کەسانەی کە خۆیان ئامادە کردووە بۆ ڕۆژی قیامەت لە قورئان و فەرموودەدا پاشان کێن ئەو کەسانی باوەڕیان بە قیامەت نییە چۆن بیان ناسین بەچیدا بیان ناسین لە خزمەتاندا هەڵوەستەی لەسەر دەکەین ئەگەر بپرسم ئایا وڵات بێ مزگەوتە ئایا وڵات بێ مصحف و بێ قورئانە ئایا وڵات بێ ئامۆژگاریکارە ئایا کۆمەڵگای مرۆڤایەتی نازانن کوشتن، دزیکردن، زینا، عارەق، ڕووت و قووتی، ماڵی هەتیو خواردن، میرات بەش نەکردن، دزیکردن لە میللەت و خواردنی سەروەت و سامانی میللەت خواردنی ماوە بەسەرچووهێنان و دانی بە کۆمەڵگای بەشەری، غەش و قۆپیکردن و دەیان و سەدان دیاردەی تر، ئایا لە هەر کەسێ بپرسی ناڵێ ئەمە تاوانە و قێزەونە و حەرامە؟ ئەی کە دەزانین حەرامە بۆ بوونی هەیە؟ وەڵامەکەی بریتییە لەوەی کە لە ڕۆژی ڕەستاخێز و قیامەت ناترسین، لە ڕۆژی ڕووبەڕبوونەوەمان لە بەردەم بارەگای خوای پەروەردگارا ناترسین ئەژینا نابێ لە نێو کۆمەڵگای مسلماندا هیچ یەکێک لەو تاوانانە بەو حەجمە جێگای ببێتەوە و بوونی هەبێت کەواتە سیمای ئەو کەسانەی کە باوەڕیان بە قیامەت نییە ئەم کەسانن کە ئەم کارانە ئەنجام دەدەن پێیان وایە ئەیەحسەب الئینسان ئەن یوتڕەکە سودا ئەی ئینسانەکان وا دەزانن ئێوە هەروا بە هەوانتە دروست کراون ئەی مرۆڤەکان وا دەزانن ڕۆژێک ساتێک نییە لێپێچینەوەتان لەگەڵا بکرێ نەخێر ئەم کەسانە قەناعەتیان وایە وتویانە حیاتی دنیا بریتیە لە چی ئیلا لعیب وەلەهو تەنها گاڵتەجاڕیە ئەو کەسانە قەناعەتیان وایە دەڵێن نەموت و نەحیا وما نحن بمبعوثین دەمرین زیندوو نابینەوە قال من یحیی العظام وهی رمیم ئینسان پتورکە جارێکی تر ئێسقانەکەی هەڵوەشایەوە کێ زیندوی دەکاتەوە کاکە ڕابێرن حەیاتی دنیا هەر ئەمەیە ژیانێک نییە پێی بوترێ قیامەت ئەمە قسەی کافرانە ئەمە قسەی ئەوە ئەو کەسانەیە کە دەیانەوێ ملت بچەوسێننەوە ئەمە قسەی قارونە قارون کە دەڵێ هەوا هی منە ئاو هی منە سەروەت و سامان هی منە نا قارون هەمووی هی تۆ نییە وتی ئینەما ئوتیته عەلا علم عندی علمی خۆمە عەقڵی خۆمە شەهادەی خۆمە خەباتی خۆمە بۆیە کەس بۆی نییە خاوەنی شت بێ جگە لە قارونەکان ئەمە سیما و سیفاتی ئەو کەسانەیە کە باوەڕیان بە ڕۆژی قیامەت نییە. کەواتە برای موسڵمانم، خوشکی موسڵمانم، گەر لە خۆمان بپرسین ئەم سیفەتانە گەر لە ناو ئیماندارێکا بوونی هەبێ دەبێ ڕابچڵەکێ. ئەمە سیفات و ئاکاری کەسێکە کە باوەڕی بە ڕۆژی قیامەت نییە، باوەڕی بە زیندووبوونەوە نییە، باوەڕی بە ژیانێکی هەتاهەتایی نییە کە دوای مردن دەست پێ دەکات. ئەگەر سەیری قورئان بکەین هەڕەشەی قورئان بۆ ئەو کەسانەی کە خاوەنی ئەم سیفات و ئەم ئاکارە ناشیرینانەن بزانە بە قیامەت هەڕەشەیان لێ دەکا واتە کۆمەڵگا بە هەڕەشەی قیامەت لەم دیاردە دزێوانە پاک دەبێتەوە قورئان دەفەرموێ بەس بە نمونە لە قورئانی پیرۆزدا وەیل واوەیلا و شیون و ئازار بۆ کەسانێک ئەم تاوانە ئەنجام دەدەن خوای پەروەردگار چل جار لە قورئاندا دەفەرمێ وەیلون بۆ کێ تەنها یانزە جاریان دەفەرمێ وەیل للمکذبین ئەگەر ئینسانێک بزانێ وەیل بۆ ئەو کەسەیە شیوی جەهنم بۆ ئەو کەسەیە نەهامەتی و ڕوڕەشی بۆ ئەو کەسەیە کە درۆ دەکا حاشاکم ئەی قورئان دەفەرمێ وەیل لکل همزة لمزە وەیل و واوەیلا بۆ کەسێ لێو هەڵقرچێنێ چاو گرژ بکات بە ئیشارەتی چاو و ئاماژەی لێ و لوت ناڕەحەتی بەسەر مسلمانەکە بێنێ سزاکەی لە قیامەتایە دەفەرمێت وەیل لکل ئەفاک ئەثیم وەیل و واوەیلا بۆ ئەو کەسانەی کێشان و پێوانەی دەسەڵاتیان بەدەستە ئەو کەسانەی کە ئەرز و سەروەت و سامانی وڵاتیان بەدەستە ئەو کەسانەی ئینسانەکان بە یەک چاو سەیر ناکەن ئەمە ئەو کەسانن کە ناعەدالەتی دەکەن وەیل و واوەیلا بۆ حاڵیان خۆیان دەبینەوە لە ڕۆژی قیامەتە فويل للقاسية قلوبهم من ذكر الله خوای پەروەردگار دەفەرمێ وەیل بۆ کەسانەی دڵیان لە بەرامبەر اللە ئەکبەر اللە ئەکبەری مزگەوتەکاندا ڕاناچڵەکێ وەیل بۆ ئەو کەسانی کە پێیان دەوترێ اتق الله لە خوا بترسن ڕاناوەستن وەیل لە بۆ ئەو کەسانی کە پێیان دەوترێ ئافرەتان خۆتان داپۆشن ڕاناچڵەکێن وەیل و واوەیلا بە حاڵیان لە دنیا و لە قیامەتە ئەو کەسانە ئەم هەڕەشانەیان بۆ هەیە کەواتە کۆمەڵگا چەند پێویستی بەمە هەیە ئاثاری هەڕەشەکانی ترسان لە ڕۆژی قیامەت لە دڵیا جێگیر بێ ئەمە حاڵ و سیما و سیفاتی ئەو کەسانەیە کە باوەڕیان بە ڕۆژی قیامەت نییە دڵنیابن لە دنیادا ئەگەر بەم جۆرە بژین لە قیامەتا سەرشۆر و نەدامەتیان بەسەرادەی خوا پەنامان بات ئەی ئێستا کاتی ئەوەیە بزانین کێ باوەڕی بە ڕۆژی قیامەت هەیە سیما و سیفاتی ئەو کەسانەی کە خۆیان ئامادە کردووە بە ڕۆژی قیامەت ئەو کەسانەی کە هەمووی هەمیشە دەڵێن ئێمە ئیماندارین باوەڕمان بە پایەی پێنجەم هەیە لە پایەکانی جبریل کە هێنای بۆ پێغەمبەری ئازیزمان لە زانکۆکەیدا کە فەرمووی بریتییە لە باوەڕ بە ڕۆژی قیامەت ئەو کەسانن کە عاقڵن گەر بپرسم ئایا عاقڵترین کەس کێیە؟ بەختەوەرترین کەس کێیە؟ ڕۆشنبیرترین کەس کێیە؟ بە پێوەری مادی ئێستا بێ دەوڵەمەندترین کەسە؟ بەرزترین خانووی هەبێ، جوانترین سەیارەی هەبێ، یان پلە و پۆستێکی سیاسی و حیزبی و حکوومی هەبێ، پێغەمبەری ئازیز وەڵاممان دەداتەوە و دەفەرموێ ئایا دەزانن من ئەکیەس الناس عاقڵترین کەس و بەختەوەرترین کەس کێیە ئەو کەسەیە کە نەهە النفس عن الهوى ڕێگری دەکا لە نەفسی خۆی لە ئەهوا و ئارەزوەکانی وعمل لما بعد الموت کار دەکا بۆ دوای مردن ئەم ژیانی دنیایە دەکا بە کێڵگەیەک بۆ ئەوەی لە قیامەتا بەروبوومەکەی وەربگرێتەوە ئەمە عاقڵترین کەسە ئەمە ژیرترین و بەختەوەرترین کەسە کە قیامەتی لەبیر بێ نەک کەسێکی دنیایی کەواتە ورن با سەرنج بین بزانین و کەسانی کە عاقڵن سیما و سیفاتیان بەم جۆرەیە مسلمانانی بەڕێز چی ئێوەی هێناوە بۆ ماڵی خوای پەروەردگار و چ دەعوەتنامەیەک ئەم مسوڵمانانە کۆ دەکاتەوە هەفتانە ئەوە چییە پاڵ بەم خەڵکەوە دەنێ جوابی بام دەدەنەوە و پێنج فەرزە ڕوو دەکەنە مزگەوتەکان ئەوە چ پاڵ نەرێکە وا لە ئیمانداران دەکا سەرما و سۆڵە ڕێگای مزگەوتیان پێناگرێ بشر المشائین ئەوە مژدەیەکی ڕەسول اللەیە کە دەفەرمێ مژدە بەن بەو کەسانەی بە هەنگاوەکانیان بە ئۆتۆمبیلەکانیان لە بازاڕ و لە ماڵ هەنگاو هەڵدەگرن بۆ وەڵامدانەوەی بانگی خوا سبحانه وتعالی چی واتان لێ دەکات سوژدە بەرن لە ڕۆژ و لە شەودا بەتایبەت لە شەواندا بەتایبەتی ئاوەدانکردنەوەی شەوان چ پاڵنەرێک هەیە بۆ ئیمانداران بیکا خوای پەروەردگار دەفەرمێ ئەو کەسانەی کە ئەم کارە ئەنجام دەدەن کێن ئەو کەسانە هاولائی یحبون العاجلە ویذرون الآخرە ئەوانە حەز دەکەن پەلە دەکەن توێشوو پێش دەخەن بۆ قیامەتیان بۆ دیداری خوای میهرەبان کەواتە ئەی چییە پاڵنەری گەنجانمان بە ئەخلاق بن؟ ئەی چییە پاڵنەری گەنجانمان دەست و دەمیان بگرنەوە لە حەرام، لە نەزەر، لە غەیبەت، لە قۆپی و غەش لە قوتابخانەدا؟ ئەوە مژدەی پێغەمبەری ئازیزە دەفەرموێ حەوت کۆمەڵ لە ڕژێر عەرشی خوای پەروەردگارا حەشر دەکرێن لە ڕۆژێکدا خۆر تەوقە سەری ئینسانەکان دەکوڵێنێ شاب نشأ في عبادة الله گەنجانی مسوڵمان، منداڵانی ئازیز، هەموو لایەک دەبێ بزانن ئەوە مژدەی پێغەمبەری ئازیزە بەتەمای پاداشتی قیامەت بوونە، چاوت دەگرێتەوە لە حەرام، دەستت دەگرێتەوە لە حەرام، دامێنت پارێزراو دەبێ، لە کاری قێزەون و خوی نهێنی دوور دەکەویتەوە، بۆ؟ چونکە پێغەمبەری خوا فەرموویەتی دەتگەیەنێت پاکداوێنی بەژێر عەرشی خوای میهرەبان، بەڵێ ئەمەش مژدەیەکی زۆر گەورەیە لە بۆ گەنجانی خۆشەویستمان هەر پێغەمبەری خوا دەفەرمێ دەسەڵاتدارانێک لەژێر عەرشی خوادا حەشر دەکرێن کە دەفەرمێ ئیمام عادل یەکەمین کەس دەچێتە ژێر عەرشی خوای پەروەردگار دەسەڵاتدارێکی عادلە دەسەڵاتداری عادل بێ ئیسلام بێ ترس لە قیامەت چۆن دروست دەبێ ئەوە ترسی قیامەتە عومەری فاروق خوا لێم دەپرسێتەوە ئەی عومەر بۆ ڕێگات بۆ خۆش نەکرد ئەمەیە خیلافەتی ئیسلامی ئەمەیە بەڕاستی دەوڵەتی پێغەمبەری ئازیز نەک ژیان و ژینگە تێکدان لە مرۆڤایەتی نەک نەهێشتنی جادە و پرد و ڕێگایەک نەمێنە بیتەقێنیتەوە ئەمە خیلافەتی ئیسلامی نییە ئەمەیە ئەخلاقی عومەری فاروق ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ ئەفەرمێ بیرم کردەوە لە نەخۆشەکان، بیرم کردەوە لە منداڵە نازدارە بێ باوکەکان، بیرم کردەوە لە بێوەژنەکان، بیرم کردەوە لە قەرزارەکان، بیرم کردەوە لە کەسانێک هەژار و نەدار بن لەم وڵاتەدا، بیرم کردەوە لە سیچین و توێژ لەم وڵاتەدا، خوای پەروەردگار لە ڕۆژی قیامەتا لێم دەپرسێ بۆ ئەمانەت پشتگوێ کرد وأنا خصمی دونهم رسول الله صلى الله عليه وسلم ئەگەر پێغەمبەر لە بەرامبەرمان بوەستێ و بفەرمێ ئەی عومەر تۆ کەی جێنشینی من بووی ئەی عومەر تۆ کەی ئومەتی منی ئاوا خەڵکانێک لەژێر دەستی تۆدا ئاوایان بەسەر هاتووە ئەفەرموێ، دەترسام بەڵگەم پێ نەبێ لە حزوری خوای پەروەردگارا، بەڵێ موسڵمانانی بەڕێز ئەمەیە ئیسلام بەڕاستی کە عومەری کوڕی خەتاب ڕادەچڵەکێنێ لە یەکێک لە غەزوەکاندا منداڵێک دەگرێ ئەدە بچۆ بێکێ لە سەحابەکان دەفەرموێ بە عەبدوڕەحمانی کوڕی عەوف دەبا ئەو ژنە و منداڵە بێدەنگ کات دەفەرمێ کە دەچێتە لای ئافرەتەکە دەڵێ نامەوێ ناتوانم بێ دەنگی بکەم ئێ شیری بەرێ ژیری بکەرەوە شیری نادەمێ چونکە خەلیفە عومەر بڕیاری داوە هەر منداڵێک لە شیر نەبڕێتەوە بایعی پێ نادرێ بە تەعبیری ئێستا عومەر دەکێشێ بە ناو چاویدا وەیل و واوەیلا بە حاڵی عومەر ئەبێ چەند قەتڵی کردبێ لەم وڵاتەدا ئەمە قسە بۆ کێ دەکەم ئەمە باس لە چی دەکەم مسلمانانی بەڕێز ڕاستە لە مێژوودا دەژین بەڵام بەخوا ئەوەی باوەڕی بە قیامەت نەبێ کۆمەڵگا هەژار دەکات سەرکردەیەک دەچێتە ژێر عەرشی خواوە سبحانه وتعالی وەکو ملەتەکەی برسی بێ وەکو ملەتەکەی بێ نەوت بێ وەکو ملەتەکەی بێ کارەبا بێ سەرکردەیەک دەچێتە ژێر عەرشی خوای پەروەردگارە و ئوممەتی ڕەسوڵ اللەیە لەگەڵ هەموو نەهامەتی ئەو میللەتەدا بژی گریانی گەنجێک ڕای بچەڵەکێنێ قەرزارەکانی ئەم میللەتە ڕای بوەستێنێ نەک سەفا و سەیران و گەڕان و سیاحەت میللەتیش لە هەژاری و لە قەرزاری و لە نەداری و لە نەهامەتیدا خۆی ببینێ بەڵێ مسلمانانی بەڕێز ئەمانە ئیمانداری ڕاستەقینەن باوەڕدارانی ئازیز و خۆشەویستم مسوڵمانانی بەڕێز بەڕاستی ئێمەی میلەتی کوردی مسلمان لە ئێستادا لە هەموو کات زیاتر پێویستمان باوەڕبوونە بە خوای پەروەردگار پێویستمان بە زیندووکردنەوەی ئەخلاقی ئەسحابەی پێغەمبەری ئازیزە پێویستمان بەوەیە کە هەموو لایەکمان بزانین قیامەت بەخوا یەخە بە هەموومان دەگرێ پێویستە هەموو لایەکمان بزانین والله لێمان دەپرسرێتەوە لە ڕۆژی قیامەتا مامۆستاکەمان کە خاوەنی ئەم قاعەی تاقیکردنەوەیە پێغەمبەری ئازیز و نوری چاوانمان دەفەرمێ کورە مسلمانان گوێ بگرن لەم لەم هەواڵی پێغەمبەری ئازیز هەواڵی پزیشکێک نییە بەداخەوە پزیشکێک دەڵێ خراپە و خواردنە نایخۆی ئەمە هەواڵێکی سیاسی نییە پێغەمبەری خوا دەفەرمێ مسلمانان ئەگەر سەد ساڵ تەمەنتە و هەرچەندێک تەمەنتە حەو پرسیار زیاتر لێ ناکرێت دە خۆت ئامادە بکە بۆ ئەم حەو پرسیارە لە دوای گیانکێشانت سێ پرسیار لێ دەکرێت خوات کێ بوو ئاینت چی بوو پێغەمبەر و پێشەوا و سەرکردە و ڕابەرت کێ بوو خۆت ئامادەکە تو خوا ئەگەر مامۆستا و مدیری مەدرسەیەک بە قوتابیەکانی بڵێ ئەمە پرسیارەکان و ئەوەش وەڵام خەڵکی نە چۆن مامەڵی لەگەڵا دەکەن ئەوە پێغەمبەری ئازیزە ئاوا مامەڵەمان لەگەڵا دەکات دەفەرمێ واللهی لە ڕۆژی قیامەتە کەس بۆ بەهەشت ناچێ کەس بۆ جەهەنم ناچێ هەتا وەڵامی ئەو چوار پرسیارەش نەدەنەوە عمر و تەمەنت لە چیدا سەرف کرد گەنجێتیت لە چیدا سەرف کرد ماڵ و سەروەت و سامانت چۆن پەیدا کرد لە چیدا بەخشیت ئەها چەند گرنگە کاتت وەقتت لە چیدا بەسەر بردووە کەواتە دەمانەوێت لەم وتارەدا ئاثار و شوێنەواری باوەڕ بە ڕۆژی قیامەت ڕەنگ باتەوە تیامانە کۆمەلگای کوردەواری ئێمە لە ژێر چەندین هەڕەشەی ترسناکدایە ڕاستە گیرفانەکان خاڵین ڕاستە ماڵەکان ساردن ڕاستە قەیران و نەهامەتی لەم وڵاتەدایە ڕاستە دەوترێ لە سەدا حەفتای ئەم هەرێمە قەرزارە ڕاستە بێ مووچەین، ڕاستە کار دەکرێ و کرێ نادرێ، بەڵام پێویستە ئیمانمان، پێویستە دڵمان پڕ بکەین بە حوب و خۆشەویستی خوای پەروەردگار، پێویستە دڵمان پڕ بکەین لە حوب و خۆشەویستی قورئان و پێغەمبەر و ئەسحاب، پێویستە دڵمان لە مزگەوتەوە پڕ بکەین بە خۆشەویستی بۆ ئەم نیشتیمان و خاکەمان، بۆ ئەوەی کە چیتر بەڕاستی کەسانێک بە ناوی بێدینیەوە بە ناوی دینەوە بە ناوی کوردایەتیەوە خیانەت لەم میللەتە نەکەن کەواتە میللەتی کورد گەشبینە بە ئیسلام گەشبینە بە ڕەحمی خوای پەروەردگار دڵنیاش بین هەموو لایەکمان دنیا هیچ مانایەکی نییە بێ زیکری خوای پەروەردگار قیامەت ترسناکە بێ عەفوی خوای پەروەردگار بەهەشتیش لەزەتی نییە بێ دیداری خوا سبحانه وتعالی خوایە بە خاتری اسمی عەظەمت بە خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا ئەڵڵا خوای پەروەردگار ئیمان لە دڵمانا جێگیرکە خوایە ئیمان لە دڵمانا جێگیرکە خوایە باوەڕمان هەیە بە پاداشتی تۆ لە ڕۆژی قیامەتا یا ئەڵڵاه بە دیداری خۆت شادمان کە خوایە بە دیداری خۆت شادمان کە خوایە عەفو و ڕەحمەتی خۆتمان بۆ دابارێنە پەروەردگارا ئێمەی ئوممەتی مسوڵمان دەستی زەلیلیمان بۆ تۆ بەرز دەکەینەوە خوایە دەروکی خێرمان لێ بکەرەوە خوایە ئێمەی میللەتی کوردی مسوڵمان بێکەسین خوایە خوای پەروەردگار ئێمەی میللەتی کوردی مسوڵمان ئەنواع بەڵا و مسیبەت دەوری داوین یا ئەڵڵا ڕەحمەتی خۆتمان بۆ دابارێنە خوایە بەس لە ڕەحمی تۆ مەئیوس نین یا ئەڵڵا خوایە سەفیه و کەسانێکی خراپەکار گوناه و تاوان دەکەن خوایە ئەم میللەتە بە گوناه و تاوانی ئەوانە تووشی غەزەب و بەڵا مەکە خوایە بەڵا و بەڵا و موسیبەتی ئاسمان و زەویمان لەسەر هەڵبگرە خوای پەروەردگار بۆ خاتری اسمی عەظەمت یا اللە خوایە دەروو بکەرەوە لە هەژارانی ئەم میللەتە خوایە دەروو بکەرەوە لە بێوەژدانی ئەم میللەتە خوایە دەروو بکەرەوە لە خوێنی بە ناحەق ڕژاوی گەنجانی ئەم میللەتە خوای پەروەردگار ئەم خەڵک و ئەم خاکە بپارێزە یا ئەڵڵا خوای پەروەردگار تۆ دوعات پێ خۆشە تۆ لاڵانەوەت پێ خۆشە خوایە دەروی خێرمان لێ بکەرەوە خوای پەروەردگار واللهی دەبینین چەندین موئامەرەمان لەسەرە خوایە موئامەرەکانمان لێ دوورخەرەوە خوایە ئاگری شەر لەم میللەتە دووربخەرەوە خوایە ئەوانەی شەر بەم میللەتە دەگێرن خوایە ڕسوایان کەی خوایە ئەوانەی خوێنی بە ناحەقی ئەم میللەتە دەڕێژن خوایە ڕسوایان کەی خوایە ئەوانەی دەیانەوێ ژیان و ژینگەی ئەم وڵاتە تێک بەن خوایە ڕسوایان کەی خوایە ئەوانەی دەیانەوێ میللەتە برسی کەن یا ئەڵڵا تووشی دەرد و بەڵای خۆتیان کەی خوای پەروەردگار ئەوانەی دەیانەوێ ئەنواع نەخۆشی بێنە ئەم وڵاتەوە خوایە بیکەی بە قوڕگی خۆیانە خوایە بیکەیمە ناو جەرگ و دڵی ئەو کەسانەی دەیانوێ میللەتە هەژار و ڕووت بن یا ئەڵڵا دڵی هەڵقرچاوی دایکێک خوای پەروەردگار فرمێسکی چاوی باوکێک دەکەین بە تکا یا ئەڵڵا ڕەحمەتی خۆتمان بۆ دابارێنە خوایە بەڵا و موسیبەت و فیتنە و شەڕ و خراپەکاریمان لێ دوور بخەرەوە خوایە ئاگری شەر لە ناو ئومەتی موسڵمانان ئامەهێڵە خوایە ڕەحمەتی خۆت بۆ گەلی عێراق بنێرە یا ئەڵڵا خوایە ئێمەی میراتگرانی پێغەمبەر هەست دەکەین بەم بەڵا و موسیبەتە خوایە ئەم بەڵا و موسیبەتە لەسەر گەلی عێراق هەڵبگرە یا اللە خوای پەروەردگار هەست دەکەین هەزار و زیاتر گەنجی کورد خوێنی بە هەدەر دەڕوات خوای پەروەردگار خوێنمان هەڕاج دەکرێ خاکمان هەڕاج دەکرێ نەوتمان هەڕاج دەکرێ خوایە ڕەحمی خۆت خوایە بەرەکەتی خۆت خوایە ڕزق و ڕۆزی خۆت خوایە شیفای خۆت بۆ نەخۆشەکانمان خوایە شیفای خۆت بۆ بریندارەکانمان یا ئەڵڵاه